ئاڤدوتیا ڕۆمانۆڤنا، خۆت دەبینیت کە ئایا لە حاڵەتێکی وادا ئەکرێت لێکحاڵی بوون هەبێ یان نە؟ هیوادارم ئێستا مەسەلەیە بە یەکجاری چارەسەر بکرێت و هەموو شتێک ڕوون ببێتەوە. وەلێ ئێستا من ئەڕۆم بۆ ئەوەی کۆبوونەوەی خۆشی خێزانیتان لێ تێک نەدەم و نهێنیەکانتان نەبەمە دەرەوە. لۆژین لە جێگاکەی هەستا و کڵاوەکەی بەدەستەوە گرت، بەڵام پێش ڕۆیشتنم ئەمەوێت ئەوەتان بۆ بیر بێنمەوە کە لەمەو دوا، من لەم جۆرە کۆبوونەوە و ئاڵتم و ساڵتمە ببەخشن لە تۆیش پۆل خێری ئالکساندرۆڤ نای بەڕێز بە تایبەتی ئەم داوایم هەیە بە تایبەتیش کە من نامەکەم تەنیا بۆ تۆ نووسی بوو نەک بۆ کەسێکی دی پۆل خێری ئالکساندرۆڤ نا بە بێزاریوتی لەوە چێت پیتەر پیتۆڤچ تۆ بتەوێ ئێمە بە تەواوی بخێتە ژێر دەسڵاتی خۆتەوە دنیا بۆی باس کردیت کە بۆ داوەکەتمان بەجێ نەهێنا. ئەو لەو بارەیەوە بۆچوونی باش بوو، بێجگە لەمە تۆ لە نامەکانتا کە بۆ منی ئەنووسیت تێمەخوڕیت، ئایا بەڕاستی ئەبێت ئێمە هەرچی تۆ حەزی لێ بکەیت و بیڵێیت ئیتر بەجێی بهێنین؟ لە کاتێکدا کە بە پێچەوانەوە من ئەمەوێت پێت بڵێم کە بۆ لەمەودوا بێت ڕەفتارت لێبوردن و هێوری لەخۆ بگرێت، چونکە ئێمە وازمان لە هەموو شتێک هێناوە و بە پشتی تۆ هاتوینەتە ئێرە کەواتە بەڕاستی بێ هەموو ئەم قسانێش تا ڕادەیە گێمە لە ژێر دەسەڵاتی تۆداین لۆژین بە گاڵتە پێکردنەوە ئەمە فەرمانێکی داد پەرۆرانە نییە پۆل خەری ئەلکسسانندۆڤنا بە تایبەتی لەو ساتەوەی هەواڵی وەسیەتنامەی مارفا پیتۆڤنات لەبارەی سهزار ڕۆبلەکەەوە پێگەشتووە و لە کاتی گونجاودا هاتووە ئەمەش لەو زمانت تازێت هانەوە دەرەکەوێ کە لەگەڵ مندا قسەی پێکەیت دونیا بە توڕەیی وتی کەواتە بە پێی قسەکەی خۆت ئەشێ تۆ گەلێک ئومێدت لەسەر هەژاری و نەدارایی ئێمە بنیات نابێ لۆژین وتی بە هەر حاڵ ئیتر بە تەمای ئەو ئومێدە نیم بە تایبەتیش ناتوانم ڕێگر بم لە بەردەم ئەو پێشنیازە نهێنیانەی کە ئارکادی ئیڤانۆڤیچ سفیدریگایلۆڤ بۆی کردوون ئەو پێشنیازانەی کە کاکت ئاگاداریەتی و وەک من بزانم گەلێک بۆ تۆ گرنگە و ئەشێت زۆر خۆشیش بێ پۆلخێریا ئەلیکساندرۆڤنا هاواری کرد وتی ئای خوایە ڕاز و میخین لەسەر کورسیەکە ئۆقرەی لێبڕابوو ڕاستکۆڵنییکۆف پرسی ئەرێ خوشکێ تۆ تەریق نابیتەوە دنیاوتی بۆنە ڕودێ من خەجاڵەتم پاشان ڕۆمانۆڤنا لە حاڵێکدا کە لە داخا ڕنگ لە ڕووی پەڕی بوو ڕووی کردە لۆژینوتی پیتەر پیتۆڤچ بچۆرە دەرێ لەوە چوو کە پیتەر پیتۆڤیچ بە هیچ جۆرێک چاوەڕێی کۆتاییەکی وای نەکردبێ ئەو لە ڕادە بەدەر بە خۆی و توانای خۆی ئەنازی و گەلێک ئومێدی بە لاوازی نێچیرەکەی بوو تا ئێستایش هەر بڕوای ناکرد ڕەنگی هەڵبزڕکا و لێوی کەوت بۆ لەرزین لۆژین وتی ئاڤدۆتیا ڕۆمانۆڤنا تۆ کە بەم وشانە ڕەوانم ئەکەیت، ئەگەر من ئێستا لەم دەرگایە بچمە دەرێ، باش بیری لێ بکەرەوە، ئیدی هەرگیز ناگەڕێمەوە، باش بیری لێ بکەرەوە، قسەی من یەکێک هات. دنیا بە پەلە لە جێگاکەی ڕاپەڕی، بەسەریا هاواری کرد وتی، چ بێ شەرمی و بێ چاوڕوویەک، من هەرگیز نامەوێ، تۆ جارێکی تر بگەڕێیتەوە ئێرە. چ ناڕازیبوون و چ ڕێگرتنێک یان تۆ چ هەقێکت بەخۆت داوە ئایا ئەشێت من دنیای کچم بە کەسێکی وەک تۆ بدەم بڕۆ بە یەکجاری وازمان لێبێنە ئێمە هەڵە بووین کە خۆمان خستە نێو بێویژدانیەکی واوە هەڵەی منیش لە هەموو کە زیاترە لۆژین ئاگری ڕقی هەڵسابوو، هاواری کرد وتی، بەڵام پۆلخێری ئالێکساندرۆڤنا، تۆ بەو بەڵێنەی کە بە منت دابوو ئێستا لێی پەشیمانیت، دەست و باڵمت بەستبۆوە، منیش لە دواییدا ئەبێت ئەوە هەر بڵێم کە من بۆ ئەوە پارەم خەرج کردووە. ئەم داوای دوایی پیتەر پیترۆڤیچ ئەمەندە لەگەڵ ڕەوشت و خووی ئەودا ئەگونجا، ڕاسکۆڵنیکۆف کە لە ڕق و تووڕەییدا ڕەنگ لە ڕووی پڕی بوو ئەیویست هەر چۆنێکە خۆی بگرێ لە پرێکدا خۆی پێنەگیرا و دایە قەڵقای پێکەنین وەلێ پۆلخێریە ئەلیکساندرۆڤنا بێ ئاگا لە خۆی هاواری کردوتی کام خەرجی خەرجی چی ڕەنگە باسی جانتاکە بکەی آخر ئەوە کارمەندی شەمەندەفەرەکە بە بەلاش هەڵی گرت خوایە ئێمە تۆمان بەستوتەوە پیتەر پیترۆڤچ وەرەو سەرخۆت ئەوە تۆیت کە دەست و پێی ئێمەت بەستۆتەوە و سەر تاپات شەتەک داوین نەک ئێمە ئافدوتیا ڕۆمانۆڤنا جەختی کردەوتی دایکە گیان بەسە تکات لەکەم بەسە پیتەر پیترۆڤچ تکایە بڕۆ دەرەوە لۆژێن کە تا ڕادەیە خۆی لە دەستدا بووتی ئەڕۆم بەڵام ئەمەوێت قسەیەکی تریش بکەم لەوە چێت دایکت هیچی لەبیر نەمابێ من کاتێک بڕیاری هێنانی تۆمدا کە لە ناو خەڵکی داواتە واتێکی زۆر خراپت بەدواوە بوو من بە پێچوانەی ڕای خەڵکی جوڵامەوە بۆ جێرانەوەی ئابرووی تۆ بێگومان منم توانی بە ئومێدی پاداشتم و هیچ نەبێ تۆ سوپاسم بکەی وەلێوا تازە چاوم کرایەوە من وایە بینم کە بەڕاستی زۆر زۆر کارێکی ناڕەوام کرد کە گوێم لەواتەواتی خەڵکی نەگرت یەک وشەی تر نەڵێیت ئەگینا. پیتەر پیترۆڤیچ چەند چرکەساتێک بە ڕەنگی پەڕیوە کە ڕەق دەم و چاوی شێواندبوو تەماشای کرد پاشان وەرگەڕا و چووە دەرێ. کەم کەس ئەیتوانی حەز بەو ڕقە بکە کە لۆژین بەرامبەر بە ڕاستکۆنییکۆف هەڵی گرتە بوو لۆژین تەنیا هەر ئەوی لە هەموو ئەو کارەدا بە تاوان بارەزانی سیر ئەوە بوو تەنانەت ئەو کاتی کە لە پلیکانەکانەوە بەرەو خوار ئەبۆوە هێشتا وایە زانی کە ڕەنگە کارەکە بە تەواوی کۆتای نەهاتبێت و ئەوەی پەیوەندی بە هەردوو خانمەکەەوە هەبێ زۆر گریمانەی ئەوە هەیە کە چار بکرێ گرنگترین شدەوە بوو کە لۆژین تا دوا دەقیقەش بە هیچ شێوێک چاوڕوانی ئەوەی ناکرد کارەکە بەو جۆرە بشکێتەوە کۆتایی پێبێ ئەو هەوڵی زۆری لەگەڕ خست بوو تەنانەت بیری لەوە نەکرد بۆ دوژنی هەژار و بێ دەسڵات ئا بەو جۆرە لێی یاخی بن. لە هەموو شتێک زیاتر فیزو و بەخۆنازینی زۆری گەشتبوو ڕادەی خۆپەسەندی و باوەڕ و متمانەیان پێ پەیدا کردبوو. پیتەر پیترۆڤیچ کە خۆی لە چینێکی خوارەوە هەڵگڕابوو، وەک نەخۆشیەکی دەروونی هەبێ، هەموو کارەکانی خۆی گەلێک بە شایستە و باشەزانی. لە هزر و توانای خۆی زۆر ڕازی بوو، تەنانەت ئەگەر بە تەنیا بوایە ئاسایی لە بەردەم ئاوێنەدا ئەوەستا و چێژی لە تەماشاکردنی خۆی ئەبینی، بەڵام لە هەموو شتێک زیاتر دەربەستی پارە و پوول بوو کە بە زەحمەت و ڕێگای جۆراوجۆر بەدەستی هێنابوو. کەمێک لەوەوبەر، کاتێک ئەو بیرەوەرییە تاڵەی بە بیر دنیا هێنایەوە کە هەرچەندە ناوبانگی دنیا خراپ بووە و ئەم هەر ویستوێتی بیخوازێ، دانیشتوانی شارۆچکەکەش زۆر دەمێک بوو ئەو تۆمەتەی درا بۆ پاڵ دنیا بە تەواوی ڕەتیان کردبوو و هەموو شتێکی ئەو لایەنیان فەرامۆش کردبوو لۆژین هەرگیز نکۆڵی لەوە نەکرد کە پێشتر هەموو ئەو شتانەی زانیوە کەچی لەبارەی بڕیارەکەیەوە کەویست دنیا بهێنێت و بخاتە ئاستی خۆی بڕیارەکەی زۆر بە هەنگاوێکی گرنگ و تەنانەت بە هەڵوێستێکی زۆر مەزنی ئەدایە قەڵم ئێستا کە ئەمەی بەبیر دنیا ئەهێنایەوە ئەو نهێنیە و ئەو خۆشەویستی کە جارەهای جار تەنیا چێژی لە بیر لێکردنەوەی ئەبینی ئەی خستنە ڕوو ئاشکراکردن لەوەیش سەری سوڕما بوو کە ئەوانی دی بۆ بەرامبەر بەو هەنگاوی خوێن ساردن کاتێک کە سەردانی ڕاستکۆڵنییکۆفیشی کرد وەگەکێک چووە ژوورەکەی کە کاری چاکی کردو و شایانی سوپاس وستایشە هەڵبەتە هەنووکە کە لە نەردەوانەکانەوە هاتە خوارێ، هەستی بەوە کرد کە گەلێک دڵی شکاو و بایەخیشی نەدراوەتێ، بەڵام دنیا هەن بۆ ئەو پێویست بوو کە هەرگیز نەیەتوانی دەستبەرداری ببێ. ئەو ماوەیەکی زۆر، بەڵکوو ساڵانێک بوو خەونی بەژن هێنانەوە ئەبینی، بەردەوام و بێپسان پارەی بۆ کۆ ئەکردەوە، لە ناوەوەیدا سەرمەستانە خەونی بە کچێکەوە ئەبینی کە ڕەسەن و هەژار بێ. بەڵێ حەتمەن هەژار بێ، زۆر دەلال و جوان و خانەدان، ڕەوشت بەرز، شەرمن و سارد و گەرمی ڕۆژگاری چەشتبێ. هەروەها ئەبێت سەری ڕێز بۆ ئەم دابنەوێنێ. کچێک بێ تا ماوە ئەم بە فریاد ڕەسی خۆی بزانێ، ملکەچی بێت و کارەکانی بە تەنیا، کارەکانی ئەم بە چاک و دەگمەن بداتە قەڵەم. لۆژین لە کاتی تەنیایی و حەسانەوەیدا چ دیمەن و وێنایەکی چێژبەخش و شیرین و فریودەرانەی لە خەیالی خۆیدا بەرجەستە کردبوو وا خەریکیش بوو خەونەکانی بێنە دی، جوانی و ڕەوشتی ئاڤدوتیا ڕۆمانۆڤنا ئەوی سەرسام کردبوو، نەبوونیش ئەو پڕی ئازادی و بوێری پێ بەخشیبوو. ئەوەی لۆژین بەرامبەر بە خۆی ئەیبینی زیاتر بوو لە خەونەکەی. ئەو کچێکی دەستکەوتوو بوو، لووتبەرز، خاوەن کەسایەتی چالاک و بەتوانا لە باری بیر و زانستیشەوە لە خۆی باڵاتر بوو لۆژین هەستی بەمە کرد کەواتە مرۆڤێکی لەم بابەتە بۆ هەموو ژیانی سوپاس گوزاری هەنگاوەکەیە بێ و ئامادەی گشت فیداکاریەک ئەبێ بۆی ئەویش بۆی هەیە بە تەواوی مانە فەرمانی بداتێ بە تایبەتیش تۆزێک پێش ئەم ڕووداوە دوای بیرکردنەوە و وەستانێکی زۆر سەرەنجام بڕیاری ئەوەی دابوو کە کارەکەی بگۆڕێت و بڕواتە نێو چالاکی فراوانترەوە تا بتوانێت وردە وردە جێ پێ خۆی لە نێو شوێنی چاکتری کۆمەلگادا بکاتەوە ئەو کۆمەلگایی کە ماوەیەکی زۆر بوو بە تام و چێژێکی فراوانەوە خەیاڵی لێکردەوە. بە کورتی بڕیاری دابوو بەختی خۆی لە پترسبۆرگدا تاقی بکاتەوە، ئەو ئەیزانی ئەتوانێ لە رێژنەوە سەرکەوتنی زۆر بەدەست بێنێ. ئەو سەرنج راکێشانەی لەو ژنە جوان و جوامێر و رووناکبیرەدا هەبوو ئەیتوانی جوانێکی زۆریش بە ژیانی ئەم بەخشێ. خۆشەویستی خەڵکی بەلای خۆیدا ڕابکێشێ شەبەنگێک لە دەوروبەریدا دروست بکە وەلێ هەنووکە تەواوی ئەو ئومێدانە بەباچوون ئەم دابڕانە ناکا و بێمانای ئێستا وەک بروسکە لێیدا گشت ئەم بەسەرهاتە بریتی بوو لە بەدحاڵی بوون و گاڵتە جاڕیەک ئەو تەنیا کەمێک جەسارەتی نیشانداوە و تەنانەت فریای ئەوە نەکەوتووە بە تەواوی باری سەرنجی خۆی بڵێ تەنیا گاڵتەی کردووە و لەم کارەیدا کەمێک گەرم و گوڕی پێوە دیار بووە وەلێ دووچاری چ کۆتاییەکی جددی و ترسناک بۆتەوە ئیتر تەنانەت دنیای بە شێوازی خۆی خۆش ئەویست لە خەونەکانیدا فەرمانی بەسەردادا و کەچی لە ناکاودا نا سبەی هەر سبەی پێویستە هەموو پەیوەندەکانی پێشووە خۆیان لەبێتەوە دەردەکان دەرمان بکرێن و کارەکان چاک بکرێنەوە، لە هەموویش گرنگتر ئەوەیە کە ئەو هەرزەکارەی هێشتا بۆنی شیری خاو لە دەمی دێت و ئەم هەموو کێشەیەی دروست کردووە ئەبێت لەناو ببرێ. بە هەستێکی دەردناک و بێ ئیرادەی خۆی ڕازومیخینی بیرکەوتەوە. وەلێ لەو لایەنەوە زۆ دڵنیا بوو بە خۆی وت هەر ئەوە مابوو ئەویش بخەنە ئاستی منەوە بەڵام ئەو کەسەی کە بەڕاستی لێترسا سفیدری گایلۆڤ بوو بە کورتی چاوەڕوانی دەردی سەریەکی زۆری ئەکرد دنیا دایکی لا مێزگرت بوو ماچەکە دوای وت نا من من لە هەمووتان تاوان بارترم من بە پارەکانی هەڵخڵەتام وە لێ سوێن دەخۆم کاکە هەرگیز وام نازانی مرۆڤێکی هێن نامرد بێ ئەگەر پێشتر چاک بم ناسی باە هەرگیز دەستخەڕۆی هیچ شتێک نابووم کاکە سەرکۆنە مەکە پۆل خێری ئالیکساندرۆڤنا کەوتە ورتەورتوتی خوارزگاری کردین خواخۆی ڕزگاری کردین هەموان خۆشحاڵ بوون و تەنانەت دوای پێنج دەقیقە کەوتنە پێکەنین تەنیا دونیا نەبێ کاتێک ئەو پێشهاتەی بیرە کەوتەوە ڕەنگی سپیە بوو برۆکانی ئەهاتنەوە یەک پۆل خێری ئالیکساندرۆڤنا پێشتر هەرگیز بە بیریدا نەهات کەویش شادمانەبێ پەیوەندی بڕین لەگەڵ لۆژیندا و لەو بەیانێتدا بە بەدبختیەکی گەورە ئەزانی ڕاز و مێخین زۆر بەختەوەر بوو هێشتا نەیوێرا بە تەواوی بەختەوەرێکی خۆی دەربخە وەلێ چۆن یەکێک تای لێ هاتبێ هەموو گیانی ئەلەرزی وەک ئەووا بوو کە بارێکی گران لەسەر دڵی لاچوبێ ئێستای توانی هەموو ژیانی بەخشێتە ئەو دوو کەسە و خزمەتیان بکە بۆ کەم ڕووەدا کە پێشاتی وابێتە دی بەڵام بەترسەوە بیرەکانی ئایندەی لە خۆی ئەتراند و لەوێ ناو خەیاڵەکانی خۆی ئەترسا. تەنیا ڕاسکۆڵنیکۆف بوو کە هەر لە شوێنەکەی خۆیدا دانیشتبوو، تا ڕادەیەک ڕووگرژ و بێتاقەت دەرەکەوت. ئەو کە لە هەموویان زیاتر سوور بوو لەسەرەوەی لۆژین بکرێتە دەرەوە، ئێستا وەگەوە وابوو لەوان کەمتر بایەخ بە ڕووداوەکە بدا. دنیا لە خۆیەوە بیری لەوە کردەوە کە هێشتا براکەی لێی تووڕەیە. پۆلخێریا ئەلیکساندرۆڤنایش بە ترسەوە تەماشای کوڕەکەی خۆی کرد. دنیا لە ڕاستکۆلنییکۆڤ نزیک بووە وتی باشە سفیدری گایلۆڤ چی پێوتیت پۆل خێری ئەلکسسانندرۆڤ نا بە دەنگی بەرزوتی ئاخ بەڵێ بەڵێ چی بوو ڕاستکۆلنییکۆڤ سەری بڵند کردوتی بێگومان ئەوێ دههزار ڕۆبل بدا بە تۆ و پێشی خۆشە بە ئامادەبوونی من جارێک تۆ بینێ پۆل خێری ئەلکسسانندرۆڤ نەهاواری ئێستا وتی بڕوانە هەرگیزەوە ناکرێ چۆن ئەوێرێ پارە بە دنیا بدا ڕاستکۆڵنییکۆڤ دەستی کرد بە گێڕانەوەی و قسانی لەگەڵ سفیدری گایلۆڤدا کردبووی ئەم کاری پێخۆش نەبوو بەڵام ئەوەی نەجێڕایەوە کە مارفا پترۆڤنا لە دوای مردنی جارێکی دی دەرکەوتوتەوە ئەمەش لەبەرەوەی لە مەبەستە سەرەکیەکە دوور نەکەوێتەوە و شتی زیادە نەڵێت کە خۆی لەوتنی بێزارە دنیا پرسیی تۆ چۆن وەڵامی دایەوە ڕاسکۆلنیکۆڤ وتی، لە پێشا وتم کە هیچ شتێکی ئەو بە تۆ ناڵیم. وەلێ وتیە گەر وابێ، هەموو توانای بۆ بینینی تۆ بەکارهێنێ. جەختی لە سەرەوە کرد کە ئەو سۆز و عەشقەی بەرامبەر بە تۆ هەیبوو، لە تراویلکە زیاتر هیچی دی نەبووە و لە ئێستادا هیچ هەستێکی لەو بابەتەی بۆ تۆ نییە، بەڵام حەزی ناکرد تۆ ببیتە ژنی لۆژین. تێگڕا قسەکانی فریودەرانە بوو. دونیا وتی، ڕودیا! تۆ ڕات بەرامبەری چۆنە چۆنی ئەبینیت ڕاستکۆڵنیکۆڤ وتی تێیناگەم دان بەوە دانێم کە باش سەری لێ دەرناکەم ده هزار ڕۆبڵ پێشکەش دەکات و خۆشی بە دەوڵەمەند دانانێ ئاڵێت نیازی سەفەری هەیە و دوای دە دەقیقە قسەکەی لەبیرەچێتەوە لە پرێکاڵێ نیازی وایە ژن بێنێت و خەریکن خوازبێنی بۆکەن هەڵبەتە چەند ئامانجێکی هەیە و بێگومان ئامانجەکانی دزێون لەوەیش ناچێ کە ئەو نیازی لەگەڵ تۆدا خرابوو بێ پۆلخێریا ئەلیکساندرۆڤنا وتی، خوا لەو ژنە خۆش بێ، تا بمێنم دوعای خێری بۆ کەم. دنیا بیر لەوە بکەرەوە، ئەگەر ئەو سێ هەزار ڕۆبڵە نەبوایە ئێمە ئێستا چیمان بەسەرهات؟ خوایە، ئەڵێی لە ئاسمانەوە داکەوتووە. ئاخ ڕودیا، بەیانی تەنیا سێ ڕۆبڵمان پێ مابوو، من و دنیا تاقە ئومێدمان ئەوە بوو کە سەعاتەکەی دنیا بە بارمتە دابنێین تا ناچار نەبین دەست لەو کابرایە پان بکەین و پاشان خۆیمان بەسەردا بسەپێنێ. پێشنیازەکەی سفیدری گایلۆف لە ڕادەبەدەر دنیای سەرسام کرد هەر ڕاوستا بوو بیریە کردەوە دوایی ورتەورتێکی کرد و گیانی کەوتە لەرزین بەخۆی وت بیرێکی ترسناکی لە ژێر سەردایە ڕاستکۆلنییکۆف لەو ساکاویەی دنیا تێگەشت و پێیوت پێچێت بە ناچاری چەند جارێکی تر ببینمەوە ڕازومیخین بە گەرمی وتی، چاودێرییەکەم، شوێن پێی هەڵەگرم، بۆ هەر کوێ بچێت چاوی لێ ناتروکێنم. ڕودیا ڕێگەی پێداوم، کەمێک لەمەوبەر خۆی پێی وتم، ئاگات لە خوشکم بێ. ئاڤدوتیا ڕۆمانۆڤنا تۆ وەڵی چی؟ ڕێگەی ئەم کارەم پێ دەی؟ دنیا زەردەخەنەیەکی کرد و دەستی بۆ درێژ کرد، بەڵام ترس لە دەم و چاویدا کەم نەئەبووە. پۆلخێریا ئەلکسندرۆڤنا بە ترسێکی شاراوە تەماشای کچەکەی خۆی کرد بارحاڵ سێ هزار ڕۆبل باشکرا دڵی ئەدایە و ئاسوودەیە کرد دوای چرکە سەعاتێک هەموو لە گەرمەی باس و خوازدا بوون تەنانەت ڕاستکۆڵنییکۆف هەرچەندە قسەی ناکرد بەڵام بە وردی گوێی گرتە بوو ڕاز و میخین دابیە دەمی و بە پەرۆشیەوە قسەی بۆ کردنەوەی وت بۆچی؟ بۆ چیە تا نوێ بڕۆن؟ ئاخر لەو شارۆچکەیەدا چیەکەن؟ لە هەمووی گرنگترەوەی کە لێرە هەمووتان پێکەوەن و بەتەنگ یەکترەوە دێن نازانن چەند بۆ یەکدی پێویستن باوەڕ بکەن دەی هیچ نەبێت بۆ ماوەیەکی کەم بمێنەوە منیش بە هاوڕێی خۆتان بزان و هاوبەشی هەموو شتێکتان بەڵێنتان پێدەم کە کاری باش ڕای بکەین جوێ بگرن من ئەمانەتان بە وردی بۆ باسەکەم گشت پلانەکە هەرم بەیانە پێش هەموو ئەم شتانی کە ڕویاندا وان بە بیردا هەت کە مەبەستم ئەوەیە من مامێکم هەیە پێکتان ئەناسێنم پیرە مێردێکی زۆر بە ڕێز و ڕێک و پێکە هزار ڕۆبڵ سەرمایەتی وەلێ ژیانی بە موچەی خانشینی بەسرەبات و پێویستی بە پارەی تر نییە ئەوە دوو ساڵە وازم لێ ناهێنێت و سوورە لەسەرەوەی کە هزار ڕۆبڵەکەی لێوەربگرم و لە سەدا شەش قازانجی بدەمێ من تێگەم ئەو تەنیا ئەوەی مەبەستە کە یارمەتیم بدا ساڵی پار پێویستم پێی نەبوو بەڵام ئەم ساڵ چاوەڕی هاتنی بووم و بڕیارم داوە پارەکەی لێوەربگرم کەواتە ئێوەش هزار ڕۆبل بدەن لەو سهزار ڕۆبڵی کە هەتانە ئەمەیش وەک سەرەتایەک چاکە بەم جۆرە بینە شەریک بەڵام ئینجا چی بکەین رازۆمیخین زیاتر کەوتە روونکردنەوەی مەبەستەکەی، باسی ئەوەی کرد کە تا رادەیەک خاوەن کتێبخانە و بڵاوکراوەکانی ئێمە کەمتر ئاگاداری چۆنایەتین، بۆیە زۆربەیان بڵاوکراوەیەکی خراپن. ئەمە لە کاتێکدایە کە بڵاوکراوەی باش بەهەرحاڵ زیانی نییە و هەندێک جار کەڵکێکی باشیشی هەیە.